باخ دانەری مۆسیقایی مەزن، یەکەم هونەرمەندێکی مۆسیقازان بوو لە پەیدا کردنی ڕازاوترین چەشن و شێوە بۆ پێکەوە بەستنی ئەو شێوازە نەتەوەییانەی کە لە مۆسیقای ئەوروپایی ڕۆژئاوادا وەک نەریتێکی نەتەوەیی باو بوون بە تایبەتی لە ئیتاڵیا و فەڕەنسا و ئەڵمانیادا. هەروەها برەوی دا بە پێز و بە چێژکردنی هەر یەکە لەو چەشن و شێوانە بە جیا جیا. باخ هەرچەندە لە یەکەم پەنجا ساڵەی دوای مردنیدا تا ڕادەیەک فەرامۆش کرابوو، بەڵام لە پاش ئەو ماوەیە بەرە بەرە بلیمەتی و ناوبانگی لە گشت جیهاندا دەنگی دایەوە. خۆ بە ڕاوتەگبیری شارەزایان و پێزانان بیات یەکێکە لەو دوو یان سێ دانەرە مۆسیقازانانەی کە لەم جیهانەدا ژیاون. بە ڕای هەندێکیش بە هەرە مەزنترین مۆسیقازانی سەر ئەم زەمینە دادەنرێ. باخ ساڵی هەزار و شەش سەد و هەشتا و پێنج ی زاینی لە شاری ئایسناخی ئەڵمانیادا لەدایک بووە. خۆشبەختی لەوەدا بوو کە لە نێوەندێکی هونەربهرەدا پەروەردە کرا. بەو کارە هونەرییانە و بە بەرهەمە بەپێزانە گۆشکراو بوونە هاندەرێک بۆی. لە ڕاستیدا بنەماڵەکەیان هەر لە پێش لەدایکبوونی باخیشدا هەر ناودار و بەرز بوون لە هونەری مۆسیقادا بەوەی کە باوکی کەمان ژەنێکی لێهاتوو بوو دوان لە مامەکانی مۆسیقادانەرێکی بەهرەدار بوون هەتاوەکو هەندێ لە ئامۆزاکانیشی زۆر زرنگ و لێهاتوو بوون لە مۆسیقادا باخ لە تەمەنی نۆ ساڵیدا دایکی مرد پاش ئەوە بە ساڵێک باوکیشی مرد. لە خوێندنگای سانت میکایل لە شاری لۆمبێرگ وەرگیرا و بواری پێدرا کە بە خۆڕایی بخوێنێت. جا لەبەر ئەوەی کە هەژار و دەست کورت بوو، دەنگێکی پر سۆزیشی هەبوو. هەر کە خوێندنی تەواو کرد، دانرا بە کەمانژەنی ئۆرکێسترا لە خوێندنگاکەدا. لەو بیست ساڵەی دواییندا چەند کار و فەرمانی پێسپێررا، هەر لەو ماوەیەشدا ناوی دەرکرد بە ئۆرگەنژەنێکی بەتوانا و دانەر، ئوستادێکی مۆسیقا و ڕابەرێکی باڵا لە ئۆرکێسترادا. ساڵی هەزار و نۆ سەد و بیست و سێ ی زایینی لە تەمەنی سی و هەشت ساڵیدا دامەزرا بە فەرمانبەر لە کەنشتەی سانت تۆماس لە لایپزیگ بە ناوی سەرۆکی خۆشخوانان، لەسەر وشەی خۆشخوانان پەراوێزێک هەیە. خۆشخوانان واتە سەرۆکی چوقی کەنشتە، پێی دەڵێن کانتۆر. کۆتایی پەراوێز. ئیتر لەو بیست و حەوت ساڵەی دوا ژیانیدا لەسەر ئەو فەرمانەی مایەوە تا ساڵی هەزار و نۆ سەد و پەنجا ی زەینیدا کۆچی دوایی کرد. هەرچەندە باخ هەمیشە ژیانێکی گۆشەگیری دەبردە سەر و لە توانایدا هەبوو کە خۆی و خێزانەکەی بە باشی بەخێو بکات، بەڵام گەر سەرنج بدەین ئەوەندەی مۆزارت و بیتهۆڤن ناسراو و بەناوبانگ نەبوو لە هەڕەتی ژیانیدا، تەنانەت ئەوەندەی فرانز و شۆپانیش ناوبانگی نەبوو. هۆیەکەیشی دەگەڕێتەوە بۆ ئەوەی کە هیچ کەسێک لە سەردەمی ژیانیدا دانی بە بلیمەتی ئەودا نەدەهێنا. هەتاوەکو دەگێڕنەوە، لە لایپزیگ ئەنجومەنی شارەکە بڕیاری دا بە دامەزراندنی مۆسیقاژەنێکی پلەی یەکەم، جا دەستەی تاقیکردنەوە ئەوەندە لە باخ یان ڕا نەتدەبینی کە بتوانێت بەم کارە هەڵبستێت، بەڵام پاش ڕاڕایەکی زۆر و نەهاتنی دووان لەو یەکەم کەسانەی کە هەڵبژێررابوون بۆ ئەم کارە، ئینجا باخیان دەستنیشان کرد. پێش ئەوەی ئەم کارە بگرێتە ئەستۆ بۆ چەند ساڵێک لە یەکێ لە کۆشکی دۆقەکاندا وەک ئۆرگژەنێک کاری دەکرد. سەیر ئەوەیە کە کاتێک ویستی واز لەو کارەی کۆشک بهێنێت و خۆی بگەینێتە ئەو فەرمانە نوێیە، دۆق هەستی بەو جموجۆڵی کرد و ڕازی نەبوو کۆشک بەجێ بهێڵێت. جا لە ترسی ئەوەی نەوەکو ڕابکات خستیە زیندانەوە. نزیکەی سێ هەفتەی لە زیندان بردە سەر تاکو دۆق دڵی نەرم بوو بەڕەڵای کرد. باخ لە تەمەنی بیست و دوو ساڵیدا کیژی دووەمی مامەکەی مارە کرد و حەوت منداڵی لێ بوو، بەڵام لە تەمەنی سی و پێنج ساڵیدا ژنەکەی مرد. لە ساڵی دواییدا ژنێکی تری هێنا، لەمیش سیانزە منداڵی لێ بوو. لەو منداڵانەی تەنها نۆیان لە ژیاندا مانەوە، چواریان لەوانە بوونە مۆسیقازانێکی بەهرەدار و لێهاتوو. باخی مەزن ناسراو بووە دانەرێکی مۆسیقای فرەبەرهەم. نزیکەی سێ سەد کانتاتای داناوە. بریتییە لە داستانێک لەسەر ئاوازی مۆسیقا بە دەنگی کۆرس بوترێ بەبێ نواندن. کۆمەڵێک لە چل و هەشت ڤیۆدیو، بریتییە لە دانراوەیەکی مۆسیقایی کە چەندین دەنگ بەشدار دەبن بە گوێرەی ڕێساکانی مۆسیقا. سەرەڕای ئەوەیش چەندین پێشەکی مۆسیقایی داناوە کە بریتین لە زیاتر لە 140 پێشەکی، زیاتر لە سەد دانراوی مۆسیقایی لەسەر هارپ، بیست و سێ کۆنسێرت و چوار پارچە مۆسیقا بۆ پێشەکی ئۆپێرا و سی و سێ سۆناتا، پێنج دانراوی مۆسیقایی کەنشتەیی و چەندین پارچە مۆسیقای تر. گەر ئەمانە هەموو کۆ بکرێتەوە خۆی دەدات لە زیاتر لە هەشت سەد پارچە مۆسیقا کە لە ژیانیدا داینابێت. باخ لۆثەر ڕەو بووە. باوەڕی زۆر بە ئایین بووە. دەیویست هەمیشە مۆسیقاکانی بۆ خزمەتی کەنشتە بێت. لەبەر ئەوە گەر سەرنج بدەین زۆربەی کارە مۆسیقاییەکانی مۆرکی ئایینی پێوە دیارە. مۆسیقاکانی هەروا بەم چەشن و ڕێبازە دەڕۆیشت و هەوڵی نەئەدا شێوەی تری تازە دابهێنێ. ئەو بەرهەمە مۆسیقاییانەی کە لە لوتکەدا بوون هەروا بە نەناسراوی مانەوە هەتاوەکو پەنجا ساڵیش لە دوای مردنی. بەڵام لە پاش ساڵی هەزار و هەشت سەد ی زەینییەوە ئەستێرەی گەشی هەڵیدایەوە و شەوەزەنگی هونەری مۆسیقای سەرانسەر ڕۆشەن کردەوە. سەیریش ئەوەیە مۆسیقاکانی بە چەشن و مۆرکێکی کۆن ناودەبرا لە سەردەمی ژیانیدا، بەڵام ئێستا پاش تێپەڕبوونی دوو سەد ساڵ بەسەر ئەم بەرهەمە،